پێچیانەی کەوا لە عقیدە و ئیمانە یاخود لە عیباداتە مسلمانان ئەنجامی ئەین بۆی خۆمانی لێ ئاگادارکەین و تا نەکەوینە ناوی ئەو بوو باسی ڕەمەزانمان پێشخست ئەو مخالەفاتانەی کە لە ڕەمەزانانە ئەکرێن بۆ ئەوەی کەواتی نەکەوین بە ئیزنی خی تەعالا و بەشێکی باشمان لەو مخالەفاتانە باس کرد کە پەیوەندی بە ڕۆژوە و بە شەو نوێژەوە و هەروەها هەندێک ماوە کە ئێستا پێویستە باسی بکەین شاڵە ئەویش ئەوەیە ئێمە لە مانگی ڕەمەزانە جۆمان لە هەندێک حەدیز ئەبێ لە فەزلی ڕەمەزانە یاخود ترساندنی ئەو کەسانی کە ڕەمەزان ناگرن بەڵام بەداخەوە زۆربەی ئەو حەدیسانە صحیح نین حەدیسی صحیحمان هەیە کە پشتگوێ خراوە حەدیسی ضعیف و مەوضوع ئەهێنن باسیەکەن و ئیدن بەگوێی ئەو خەڵکانەیە لەلای ئەو خەڵکانە ئەو حەدیسانە بوون بەچی بوون بۆ حەدیسێک کەوا گوایە پێغەمبەر وای فەرموو عەلەیهی الصلاة والسلام بەناوبانگترینی ئەو حەدیسانە حەدیسێکی زۆر دوور و درێژە کە دەڵێ بەشێک لە حەدیسەکەی ئەڵێ مانگی ڕەمەزان مانگێکە بیدایەتەکەی ڕەحمەیە ناوڕاستەکەی مەغفرەیە ئاخیرەکەی عیتقی لە نیرا لە ئاگری جەهنم لە سلسلەی صحیحە لە مجلدی لە سلسلەی ضعیفە لە مجلدی چوار بە ڕقم 1569 باسکرا و هەر کەسێک ئەیەوێ لە ضعفی حەدیسەکە بکۆڵێتەوە ئەتوانێت بگڕێتەوە بۆ ئەو سەرچاوەیە حەدیسێکی تر لەو حەدیسانەی کە ضعیفە کە صحیح نییە ئەدرێتە پاڵ پێغەمەری خواسە لە الله عليه وسلم گوایە فەرموویەتی اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ئومەتەکەم بیزانایە کە ڕەمەزان چەند فەزلی گەورەیە ئەوە ئەو کاتە حەزیانە کرد ساڵەکە هەمووی ڕەمەزان بێت ئەمەش حەدیسێکی صحیح نییە ضعیفە وەکو ئیبن و خۆزەیمە و ئیبن جەوزی ئەوان باسییان کردووە لە تایبەتی ابن الجوزی لە کتابی مەوضوعات حەدیسێک لەو حەدیسانەی زۆر زۆر باوە کە زۆر جار لەوانێ گوێتان لێ بوو بێ دەڵێ من ئەفتەڕە یومە من ڕەمەضان من غیری عذر ولا مرض لم يقضه صوم الدهر وإن صامه هەر کەسێ ئەگەر ڕۆژێ لە ڕەمەزان بشتێنێ بەبێ عزر بەبێ نەخۆشی ئەگەر بە بەردەوام ساڵەکە یاخود عمری هەمووی بە ڕۆژوو بێ ناتوانێت جێگەی ئەو ڕۆژە بگرێتەوە لا تقولوا رمضان فإن رمضان من اسم من أسماء الله ناوي خوايا رمضان بلين ماني رمضان أمش صحيح نية هەروەها حەدیسی ئەو دو ئافرەتەی کە زۆر جار بیستوتانە کە بە ڕۆژوو بوون بەس غیبەتیان نەکرد و دوایی گۆشت و خوێنیان هێنایەوە ئەوش صحیح نییە هەروە حەدیسێکی ترمان هەیە ئەمەیان کە زۆر باوە لە لای مامۆستایانی ئاینی بە خەڵکەکە ڕادەگەین کە صحیح نییە بۆتە هۆی ئەوەی شتێکی خێرێکی گەورەی لە خەڵکەکە منع کردووە کاڵیدا سمتم فستاک و بیلغەداد ولا تەستاک و بیلعشی ئەگەر ئێوە بە ڕۆژووبوون بەیانەکەتانیەوە ڕۆ سیواک بکەن لە دوای نیۆڕۆ بە سیواک مەکەن ئەم حەدیسە صحیح نییە ئەمەش بۆتە هۆی ئەوەی کەوا زۆربەی مسلمانان بۆنی دەمی ناخۆشە و بڵاویەکاتەوە بە عالەمە وەکو چەند جاریشی شارەتمان پێ برای بەڕێزی مسلمانم بۆنی ناودەم کە پێغەمەرە فەرمێ سەل الله عليه وسلمی ڕۆژوەوان لە لای خوا لە میسک خۆشەوە لە ڕۆژی قیامەتە لێرە نییە کەس لە ئێمە نییە بڵێ وەرە دەی بێنە بزانم بە ئەو میسکە بۆن کەم کەس تااقەتیەوەی هەیە کەس تااقەتیەوەی هەیە بەعکسەوە تۆ بێزارەبی جا هەندێک دەڵێت چی بەداخەوە یان هەندێک لە فقەهاش وایان وتووە دەڵێ کاکە ئەو بۆنە ناخۆشە مەبڕەوە لە لای خوا خۆشە بە سیواک مەی بڕە باو بۆنە ناخۆشە هەتیاێ حتی ئاو لە لوت ڕایانیش پێغەمبەر فەرمی صلی الله علیه و وسلم داوای کردو ئاو لە کەپوو لە لوت ڕادەین دەڵێ الا ئەگەر بە ڕۆژوبی مبالغەی تیامەکاڵێ ناڵێ میکە ئاو لە دەم و لوت دەبێ ڕابێ هەروەها یەکێکتر لەو حەدیسانە کە هاتوواڵێ نەوم الصائم عیبادە ئەوش صحیح نیە وەکو حەدیث با گوێی بۆ شل کەین بزانین دەربارەی ڕەمەزان و مەترسی لەوەی کە ئەگەر کەسێ ڕەمەزان بە ڕۆژوو نەبێ ئەو کەسە لە لای خوا چۆنە ئەمە حەدیسەکەی پێغەمەری خوا فەرمی عليهەی سەلات وسلام خەو دەبینێ و خەوی پێغەمەرانیش حەقە ها منیان برد بەرەو کۆ بەرەو شاخێکی سەختی ترسناک وعر لە زمانی عربی عنی سەخ ترسناک فقال اصعد بە پێغەمبەریانود لە خەوەکەی سەل الله عليه وعلی وسلم بەسەرکەوە ئەو شاخە بڕۆ بەسەریا بڕۆ لەسەر لوتکەی شاخەکە فقلت إني لا أطيقه اذا انا باصوات شدیدە گوێم لێ قیژە و هاواری زۆر ئەکرێ ناڵە ناڵ و هاوار هاوارێکی زۆرم گوێ لێ قلت ما هذه الأصوات لە دوو کەسەکەم بود ئەوە چی ئەو دەنگە دەنگە قالوا هذا عواء أهل النار ئەوە لورە لوری جەهنەمیەکانە لە تاو ئاگر و عەزابی خوا لورێنن وەکو گورگە لورێنن ثم انطلق بي دوای وتیان بڕۆ بڕۆ بە شتی تریش ببینی عنی فإذا أنا بقوم معلقين بعراقي بهم بینیم کەسانێک هەڵواسراون بە ڕەگی قاچیان ئەو ڕێگەی قاز ئەو ڕەفیسکەی قاز لە خوارەوە هەموو کەسێک دوو ڕەگی هەیە لە خوارەوە بەسەربەرەوە ژێری هەڵواسراون قال هؤلاء الذين يفطرون قبل تحلة صومهم فەرمی ئەمە ئەو کەسانن کەوا پێش ئەوەی بانگ بە ئەچن ڕۆژەکانی نشتێنن پێشەوەی بانگ بە نایڵن بانگ بە ئەچن ڕۆژەکانی نشتێن جالێریا مەبەستمان لە بانگ ئەبێ ئاگادار بن بریتە لە چی شۆڕبوونەوەی خۆر لە ئاستی زەویەکی دەشتایی یاخود بەحر بۆ ناو نەبینرێ ئەبێ ئەو کەسە لەو کاتەیە بانگ بە ئەما گەر بانوێژێ پێش ئەوە بانگ با یا دوای ئەوە بانگ با ئەوە حساب نییە ئاگادار بن بانوێژ کەسێکی ضامنە پێغەمبەر مؤتمەنی کردو لەسەر ئومەتە صلی الله عليه وسلم دەبێت زۆر وریا بێت ئەمڕۆش هەمووتان نەزانن هەڵواسراوە سعات ئەوەندە بانگەیە وەلو ئیشارەتیشمان ناوە بەو ساعتە جاری وابینی بانگ لە کاتێکا ئەدرێ کە دەقیقەیە دوو دەقەیە سێ دەقە خۆر ئاوا بووە ئینجا ئەوەی داناوە ئەوە احتیاطی دانا ئەوە احتیاطە لە شەرع مەقبول نییە واتە لەگەڵ بینیت خۆر ئاوا بوو لە ئەرزێکی دەشتایی یا لەسەر بەحر کە ئاوا دەبێ ئەوە یەکسەر مەغریبە بانگ بایا بانگێ ئەوە مەغریبە پێغەمبەر وا فەرمی سەڵاسم بۆیە بێ بانگێش ئاگاداری ئەوە بێ جا ئەگەر لەو حاڵەتەیە پێش ئەوە بوو بانگیە بڵێن پێش ئەوە بوو کە ڕۆژەکەی شکان ئەوە ئەو کاتە ئەو کەسە ئەو عقوبەتەکەیەتی بە ناگرین بەخۆ جاوی لە ماڵێن دەباش ئەگەر بێت و کەسێک ڕۆژوویەک بگرێت و بەڵام لە پێش کاتا بیشکێنێ ئەمە حاڵەکەی بێ ئەی ئەوەی کە نایگرێ جاگوێ لە ڕاوی حەدیسەکە بگرن دەڵێ فقال خابت اليهود والنصارى ئەو ئەوروپا و ئەمریکایی ئەمڕۆ بێچیان لەبێ لە لای خوای تەعالا کە بەداخەوە مسلمانان ئێستا هەموو شتێکیان بست بە بست لەگەڵ ئەوانە ئەڕوا ئەوەی ئەمریکا بڵێت تەواو ئەوە تەواوە ئەوەی ئەوروپا بڵێت تەواو ئەوە تەواوە ئەوەی یەهود بڵێت تەواو ئەوە تەواوە مسلمان گوێی لێ ناگیرێ هەمووی سەرمەشقی ئەوانن بە ناگرین بەخوای تەعالا حتا پێغەمەر لە حەدیسێکا فەرمی صلی الله عليه وسلم ئێوە شوێن ئومەتانی پێش خۆتانەکەون بست بە بست بۆگەنیان زۆر زۆر بوو ڕەش ڕەش ناشرین فقلت من هؤلاء وتم ئەمە کێن فقال هؤلاء قتل الكفار ئەمە کوژراوانی شەڕی غەزای بینی مسلمان و کافرن ئەو کافرانەی کا کوژرێن ئەو هەن ئەو هەیان لێت ئەوڕۆ باسی کوشتار و بابەتانە نابێ بکرێت وای تعالا لە قورآە دینەکەی هەمووی لەسەر ئەوە داناوە با بزانی بەداخەوە هەر کەسێک قسەی لەگەڵاکە ئەوڕۆ لە مامۆستایانی بەناو ئاینی دەڵێ کاکە ئیسلامی عنی ترسنۆشی یعنی دیفاعکردن یعنی سەلامەتی یعنی دەستگرە بە کڵاوەکەتەوە بانەی بە یعنی بڕۆ بە ماڵەکە شەقیشان تێڵێ بڵێ الحمدلله چوار شەقیان تێنەڵێم دوانیان تێڵێ بڵێ الحمدلله کە چواریان تێڵێم کەچی ئیسلام وان نییە ئەمڕۆ ئەو شتانە هەمووی بۆتە چی ها ناویان ناوە چی ئەوروپا ئەمریکا ئەزانن تێگەیشتون ئەگەر ئەوە لە ناومانە هەبێ و ئومەتی ئیسلام سەرەکەی و ئەوان ژێرەکەون هاتون قانونێکی دووەلیان داناوە ناوی ناویان ناوە تیرۆریستی تیرۆر بە زمانی خۆیان بە زمانی ئێمەزانین یعنی چانی تۆقاندن طبعا ئەوە زۆر زۆر درۆی ئەو قسەیە ئەگەر تۆ سەیری غەزوە و سەریەکان بکەین وەکو ئێستا باسییانەکەین بزانین دیفاع هەمووی یا چوونە سەریشە ئەبێ ئومەت بیرکاتەوە برا بە ڕێزەکانم نابێ ئاوها بین ئایا خی تەعالا پێی خۆشە ئێمە ئاوها بین خی تەعالا پێی خۆشە تۆ دانیشی یا پێی خۆشە تۆ لە پێناوێ بجەنگی با لە سوورەتی سەف تەماشاکەین إن الله هەمووتان نەتان بیستۆ پێغەمەری خوا صلی الله علیه وسلم نەمرد هەتا جزیرەت العربیە مفتح کرد هەمووتان نەتان بیستۆ ئەبو بەکر و عمر و عثمان و علی ڕزای خۆیان لێبێ نەوەستان هەتاکو ئەو سەر و سەری دنیایان گرت بەڵام گرتن نەک بە زوڵم هاتن من و تویان ڕزگار کرد هاتنە ئەو کوردستانە ئەو کاتێک کە ئەم کوردە لەژێر دەستی ڕۆمەکان و فرسەکانە بۆیان چەساندنەوە بە زۆر تاڵاوی پەرستنی ئاگریان پێقوتیان کە ئێستش لە بینەقاقی زۆر کەسێکە ماوە پەنا بخوا وتیان وەرن بۆ پەرستنی خوا واز بێنن لە ئاگر و بەشەر ئاگر و بەشەر مەپەرستە تۆ ئەوەی تۆی دروست کردووە ئەبێ بپەرسترێن نەک ئەوەی دروست کراوە ئەی خوا جزایان باتەوە ئێمەیان ئاوها لێ کرد ڕۆژ کەسانێکمان گوێ لێڵێ ئەو عەرەبە پێپەتیان هاتن شەرەف و کەرامەتی ئێمەیان لە ناو برد کچی ئەمەیان وا لێ کرد فلانی مەقصدیان لە سەحابەکانە ها ئەگەرچی ناوێرن لە زۆر لە کۆڕ و کۆمەڵەکانە بە سەراحەت ئەمە بڵێن خصوصا بەرامبەر بە شخصی پێغەمەر صلی الله عليه وسلم چکە زانن کار لە کارە ترازێ ئەزانون و زوانی ئەوە کچ و کوڕە زینابازەکانن ئەوە ژن و پیاوە زینابازەکانن ئەمڕۆ بە ئێمە ئەوترێن نابێ دەستکاری کچ و کوڕ بکرێت بە کەیفی خۆی بازی نابکە بابیکە یەک قانون نییە بڵێ گەر زینای کرد ئەو حکومەکەیەتی ئللا لە یەک حاڵەت هەڵێ گەر کوڕەکە بە زۆر تعدای لە کچەکە کردەوە حەقی لێسەری بەزەگەر بە کەیفی خۆیان بۆ عافێتیان بێت لەو باخچانی ناو وڵاتمانە بڕۆ تەماشای حرەسەکان کاڵێ وڵام مامۆسا خەریکە سەرمان تێگەچێ چەند جا پرسیارە لە من کردووە ئەڵێ باوەشیان بە یەکا کردووە و بە یەکا نووسا و من بۆم نییە بڵێم وامەکە ئەڵێ بڕۆم بڵێم وایان کردووە ئەڵێ تۆ منەگرن زینا حەڵاڵە ڕیبا حەڵاڵە ها کوفر حەڵاڵە هەموو شتێک حەڵاڵە براکانم ئەوە تا ئەو ڕۆژگارەکەی کایبینن شیری قوتوی بەرێ دادە بڕۆ بۆ دەوامەکەت با مناڵەکەت بە شیری قوتو پەروەر دەبێ بۆی عقلی هەر نەمێنێ شیری قوتوی بەرێ با فوی تێ بکرێ و جەسەدێکی بەحساب جوان بەڵام عقلەکی هیچ و پوچ ئەوانەی ئەم ڕۆیان لێ دەرچۆ برا بە ڕێزەکان لەبەر خاتری چی دو سەد هەزار سێ سەد هەزار چوار سەد بڕۆ لە بەیانی تا سەعات دوو لەسەر مێز و کورسێک دانیشە مناڵەکەشت ڕەوانەی حەزانەکە و بڕۆ شیری سەگی هاتێ شیری کەری هاتێ شیری هەتی شتێکی هاتێ بابی هاتێ مشیلە نیە ئەوە بۆ پەروەداکرد ئەوە حاڵەکەتە بابزانی هەی ئەوانی ئەو ئەو مناڵانە بەجێ هێڵن و ئاوهایان لێکرد لە بینی دوو ڕووبارە مناڵان گەمەیانە کرد یاریانە کرد قلت من هؤلاء وتم ئەو مناڵە جوانانە کێن لە بینی ئەو دوو ڕووبارەیە کەوا گەم و یاریەکەن قال هؤلاء ذرار المؤمنين وتی ئەو مناڵەکانی بڕوادارانن کە پێش بڵوغ ئەمرێن خوا هەمویان نەخاتە بەهشت سەیزان تەمەنا بەوە ناخوا بەڕاستی کە باڵغ بوویت مەسئولیت دێتە سەر شانت مەسئولێتی ئەو ڕۆژەش ژن و مناڵ و دەوروبەر و هەرکەس لە جێگەی خۆی هەرکەس بە گوێی مەسئولێتی خۆی تەمە لێریا مەخصدم ئەوە نەبوو کاڵم تەمەنای ئەوان ناکەین مەخصدم لە ڕزگاربوونەکەیانە ئەمما گەر بێت و ئێمە سەیری ئەو کەسە بکەین کەوا تەمەنی زۆر بێ و عملی ساڵح بێ هەر زۆر زۆر زۆر زۆر زۆر ئەجی زیاتر تەنانەت لە کەسێ لە پێش ئەویشا شەهید بێ حەدیسێکمانەیە دوو کەس یەک شەهیدە بێ یەک ساڵێک دوای و ئەمرێ پێغەمەری خوا عليه الصلاة والسلام باسی فەضل و گەورەی ئەوەی دوایی ئەمرێ ئەڵێ ئەو خێ ئەو ئەجر و پاداشتی لای خوا زیاترێکە لە شەهیدەکە ئەمڕۆش هەر نفسی پەیام ئێمە دووبارە ئەکەینەوە ئەڵین سەرکردەکانی عالم پێغەمبەر بمایە صلی الله علیه وسلم پەیامی لەگەڵ هەمووتانە ئەوە بوو وەرن تەسلیم بن بۆ دینی خواجینا هەموو تاوانی ئەو ئومەتەتان لە مل بێ ومەتەکەش خۆی تاوانی خۆی بە ملی خۆی بەڵام تاوانی ئەو هەموو بچێتە ملتان مادام ئێوە ڕێبازێکیان پیشانەدەن غیری ئەو ڕێبازی خۆی تاالە پێغەمبەر صلی الله علیه وسلم کە صحابەکانی نارد یەک لەوانە کە ناردی بەلای یەکێک لەو سەرکردانە قوبولی نەکرد و کوشتی کە کوشتی پێغەمەری خواست لەسەمیستی حەب بکاتەوە سەحابەی کۆ کردەوە مجموعەیەکی کۆ کردەوە فەرمووی قیتالی ڕوون بکرێت لەسەر ئەساسە اینجا تەماشاکرد برای بەڕێزن ئەم شەڕە پێغەمەری خوا صلی الله علیه وسلم خوا پێی وتبوو غەیبی یا بووە کەوا ئەوانە کوژرێن ئەو سێقاعدە هەرسێکیانە کوژرێن کە بریتی بوون لە جعفر بوو لە زەید و لە عەبدوڵای کوڕی ڕەواح فەرمووی یەک لە دوای یەک ئەگەر ئەو کوژرا با ئەو ڕایەکە هەڵگرێ ئەگەر ئەو کوژرا با ئەو ڕایەکە هەڵگرێ ئەو ها بۆ شێوازە ئەو بۆ هەرسێکیان کوژرا جا لە کتێبی سیرەیە ئەو بابەتە بە تەفسیلی بازەکە ئەمە بە کورتی باسێکە نیشاءله کاتێک کە ئەمانە هەرسێکیان شەهید دەکرێن خالیدی کوڕی وەلید ڕزای خوای لەبێ چیەکە قائیدی جەیشەکە بێت و جەیشەکە گرێتە ئەستۆی خۆی و بە شێوازێکی زۆر لێزانانە و حەکیمانە لە بەرامبەر ئەو هەموو عادەدەی ئەو ڕۆمانە چیەکە وایان لێکا بە تەختیتێک کەوا وابزان ئیمدادیان بۆ هاتووە کامان زۆر کە من ئەوانیش زۆر زۆرن ئەو بوو لە ماوەی چەند ڕۆژێکا و مناوەشەیەکی زۆر ڕۆم ترسا وای زانی ئیمدادیان بۆ هاتو ئەمانە و خالید وردە وردە پاشەکشەی بە جەیشەکە کرد و گەڕایەوە بۆ مدینە کە گەڕایەوە پێغەمە سەڵسم پێشەوەی ئەوان بگەڕێنەوە خەواڵەکە یابوو فەرمی ئەوانە شەهید کراون و خالیدیش بەو شێوەیە جێشەکەی هێنایەوە بەڵام مسلمانان ڕیان وا بوتیان نەخێرەمانە نابواە پاشەکشیان بکردایە بە خۆڵباران کردنیان وتیان ئێوە فیرارتان کردووە لە جێژ لە شەڕ بۆ فیرارتان کرد لە شەڕ با بکوژرانایە ئێمە بۆ ئەوەین یانەوە تا سەرەکەوین یا کوژرین پێغەمەری خوا فەرمی سەل الله وسلم وایان پێ مەڵێن ئەلەو ڕۆژەوە خالید ناوبرا بە سەیفێک لە سەیفەکانی خۆی تعالا فەرمی بە حکمت و لێزانینە لێزانینەکەی خۆی توانی ئەو جێشە بپارێزێت لەوەی کەەوە ڕۆم لە ناویان بەن جا لێرە نامانەوێت زۆر درێژە بۆ قیسەیە بین باسی حەدیسەکە کەن کە فەرمووی سێ کەسم بینی مەیان ئەخواردەوە طبعاً خی تعالی لە قورآن باسی خەمری کردووە باسی مێی کردووە یەک لە ڕووبارەکانی بەهشت ئەوەیە بەڵام وەکەوەی دنیا نییە بەو شێوازە بێت چاوەڕێ دەکەن تۆش چی بەلایەن سەیری ئەم سیانشکە ئیبراهیم باوکی پێغەمبەران ئیبراهیمی ئازا و نەترس لە بەرامبەر تاغوتێکی گەورەی عێراقا باسی یەخواپەرستیەکە ئەوانیش ها ئاگادار بن خوا پەرستن بە شەریکی بۆ پیاکەن و نەبێ خۆیان نەناسی بێت ئەلمهم لێرەیە تەماشاکەین ئەو ئیبراهیمە بە نەترسانە چێتە بەردەمی ئەو تاغوتە هەموو ڕۆژێ تۆ یادیەکەی تۆ بەس ئایا خیاڵت لەلایەتی خیاڵت لەدایەتی کە تۆ ئەڵێ خوای پلە و پای ئیبراهیم بەرز کرد پلە پای پێغەمەر بەرز کرد ساسم چۆن هی ئیبراهیمت بەرز کردەوە یان هەروە تێپەڕین تر نازای چیاڵێ برام نوێژوان ناکرێ بەخوا بەخوا بێ کەلیمە بە کەلیمە بیری لێ بکەیتەوە بێ یادی بکەیتەوە بێ ئەو نوێژەوات لێ بکە بتکا بە یەکخوا پەرست تەنها ڕووکەیتە خوا ڕوو نەکەیتە هیچ ڕێبازێکی تر پێشەوامان محەممەد و ئیبراهیمە سەل الله عليه وآله وسلم تەماشاکە و موسا ئەو موسایی کە بەرامبەر بە فرعون شخصێکی لێ کوشتون لە پێش پێغەمەرایەتی دوایە ڕات دە ساڵ بزرە بێ دواییەتەوە خوا پێڵێت تۆ پێغەمەری بێ بچی بەلای فرعون ئەڵێ ترسم ئەڵێ مەترسە بە جورئەت و ئازایەتی ڕاو پێ ڕاگەێنێ لەبەر تەماشاگەن فرعون یعنی ناتوانێت بیکوژێ بەسخوا کوێریەکە لە کوشتنی ئەو موسایە براکەم تۆ ڕاست بڕۆ ئیلا خوا ڕا ڕا سەرت دەخا و دوژمنانت لەبەر دەما ئەبەزێنێ بەڕاستی با پێتان بڵێن خۆ ئەگەر بێت و کوژراشی ئێ بۆ کۆچی بەلای خی تەبارڕتەعاالە خۆ سەرکەوتووە بی خۆ سەر بەرزەبی پاشان عیسا ئەو عیسایەکەوە لە ژیانی خۆیان گەنجێک بژنی نەهێنا بوو ئەی ئەوانەی تر ئەوانی تر ماڵوێران بوون کوا پەرلەمانچی ڕۆمانیەکان کوا پەرلەمانتارەکانیان کوان لە کوێن ئێستا ئەی کوا عیسا و کوا شوێن کەوتوانی عیسا عیسا لە ئاسمانە و دێتە خوارەوە هەمووتان نەزانن کە یاریدەدەرمان بێ بۆ ئەوەی کەوا عیبادەتەکە و وەکو منهج و ڕێباز وەربگرین نەک کەسانێک لە ڕەمەزانە وڵا خەڵک بە ڕۆژە منیش بە ڕۆژۆ بووم خوا کاکە تااقەتم نیە بەخوا لە دوای ڕەمەزان بە ڕۆژ بووم بۆ لەگەڵ خەڵکەکە خۆشە الحشر مع الناس عيد والله لەگەڵ خەڵکەکە جەژنە بەخوا لەگەڵ کاکە لەگەڵ خەڵکی چی تۆ عیبادەت بۆ خۆ داوا لێ کراوە خەڵکی شت لەگەڵ نەبێتەوە بێ بیکەیت ئەوەیە تەقوا ئەوەیە ئیمان ئافرەتانمان نەچن چی ئەکەن حەب بخۆ حەب بخۆ بۆچی بەخوا تااقەتم نییە دوایی بگرمەوە ئەگەر عادەم پیاێت دوایی تااقەتم نییە بگرمەوە خۆی تووشی هزار جێ چڵ و ناڕەحەتی و دەردەسەری ناو ڕەحم و حکم هەموو شتێکەکە بەکار بێنە بەکار بێنە ناڵین ئاگادار بەها پرسیارەکرێ ئافرەتان ئەڵێ من توانم ئەوە بەکاربێنم بۆی ڕۆژۆکە بگرم ئەگەر ڕۆژەکە بگرم حکمیچە بەڵە ڕۆژەکە صحیحە بەڵام بۆ لێ ناگەڕی بە طببیعەتی حاڵی خۆت کە کەوتیتە ناو عادە با لە ڕەمەزانیش بێ و تا خوا بۆی داناوی نوێژ هەر ناکەی ڕۆژوو بگرەرەوە ئەگەر ئیماندار بین و ڕێک و پێک ناڵین وڵات تااقەتم لێ دوای بگرینەوە بگرە هیوا هەیە تەماشاکەی چەند ساڵی بەسەرت وڵێ نەم گرتوتەوە چەند ساڵ کە ڕەمەزانیشە بە ڕۆژوە بێها